ڕوو لە بەڕێزتان دەکەم و سەرەتا سوپاس و ستایشی خوا دەکەم سەلات و سەلام دەنێریم بۆ سەر ڕوحی هەمیشە زیندووی سەردار و ڕابەر و چاوساغمان محمدی مصطفی صلی الله عليه وسلم بە جەنابتان ئەهلی قیبلە ئەهلی ئیمان نوێژخوێنانی ئەم مزگەوتە و ئەم شارۆچکەیە خوای پەروەردگار هەموو وەختێکتان بکا بە شادی بە خۆشی بە فەرەحی ناو ماڵ بیکا بە گەشی ناو دڵی ماڵ و مناڵ خوایە ئەوانەش کە لەم جەژنەدا هەتا ئێستا دڵ ناڕەحەتین یا ڕەبی خوا دڵیان خۆشکەی خوایە ئەوانش کە تا ئەم لەحزەیە بەهۆی نەخۆشیەوە دڵتەنگن خوایە شیفای بەخێریان بۆ بنێری خوایە هەموو ئەوانەش کەوا بەهۆی قەرزاری و دەستکورتیەوە دڵ ناڕەحەتن دەرگایەکی فراوانی ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە ئامین یا ئەرحەم الراحمین بە پێویستم زانی لەگەڵ یەک بەیەکی جەنابتاندا هات و چۆمان هەبێ و جەژنە پیرۆزەمان هەبێ بەڵام کە لە ماڵی خوادا یەکترمان بینی بە فرسەتی دەزانم بڵێم دەستی یەک بەیەکی ئەهلی مزگەوت دەکوشم دوعای خێرم هەیە ڕێز و قەدرم هەیە بۆ ئامادەبوونی گەرم و گوڕتان لەم مانگی ڕەمەزانەدا کە بەڕاستی ئەوانەی لە دوورەوە هاتوچۆی ئەم مزگەوتەدان دەکرد بە شەوانی تاریک بۆ تەراویح و مەوعیزەی شەوان زۆر زۆر زیاتر بوون لەوانەی کە لە نزیکی مزگەوتەکەی خۆماندان یا ڕەبی خوا بە هەموو هەنگاوێک ئەجرێکتان بداتەوە مزگەوت بە ئێوەوە جوان بوو خوا لێت بە زیاد بێت چ مزگەوتێکی قەڕەباڵغ و چ بەرنامەیەکی ڕێک و پێک بوو لێمان وەرگری سوپاسی هەموو ئەو بەڕێزانەش دەکەم کە داوای لێبوردنیان لێ دەکەم لەبەر ئەوەی بەدەیان نامەم بۆ هاتبوو بە جەژنە پیرۆزە وەڵاهی فریا نەکەوتم بچووکترینیان جواب دەمەوە بەهۆی میوان و بەهۆی سەرقاڵی خوتبە و ئەوانەوە هەر لێرەوە دەڵێم ڕەبی ماڵی هەر هەموو لایەکتان ئاوا بێ کە ئەم برای خۆتان لەبیر بووە و خوا لە دنیا و قیامەتا پشتیوانیتان لێ بکا ئیشاءاللە دوعای خێر و قەدر و حرمەتم هەیە بۆ فەرمانگەکانی حکومەت لە شارۆچکەی پیرەمەگروندا کە ئەوەی چاودێری کراوە لە بەڕێوەبەرەکانەوە تا فەرمانبەرەکان تاوەکو کارمەندەکان بە ئەو پەڕی حرمەتەوە ڕێز و تەقدیری مانگی ڕەمەزان گیراوە دەستخۆشیتان لێ دەکەین لە هەر کەسێک کە ڕێزی دینی خوا دەگرێت ئەوەندەی کە لە یەکەم موتاری مانگی شەشڵانی دوای مانگی ڕەمەزاندا بیڵێم ئەڵێم با ڕەمەزانی نەبین با ڕەبانی بین با گوێ بدەینە ئەم وشەیە ئێمە دەبێ موسڵمانێکی خوایی بین نەک ڕەمەزانی واتە نەک لە ڕەمەزاندا خواپەرست بێ و لەم ڕۆژی جەژنەوە خواپەرستی لە ماڵ و مناڵ تا کۆتایی پێبێ لە نوێژ و عیبادەت تا کۆتایی پێبێ هەڵیگری بۆ ڕەمەزانی داهاتوو خوایی بە چونکە ئەو خوایی کە لە ڕەمەزانا دەتپەرست هەر ئەو خوایەشە کە ئێستا عیبادەتی بۆ دەکەی تۆش هەر بەندەی خوای هەدەفی ڕۆژوو کە نیشانەی قبوڵبوونی ڕۆژووەکەیە ئەوەیە لعلکم تتقون تەقوا دروست بووبێ لە ناختا تەقواش ئەوەیە زانایان فەرموویانە چۆن بەڕێیەکی دڕکاویدا دەڕۆی بە حەزەرەوە هەنگاو هەڵدەنێی ئەبێ ئاوا لە ژیانتدا هەنگاو هەڵبنێ کە تووشی سنوورە شکێنی قەدەغە کراوەکانی خوای پەروەردگار نەبی چۆن بە ڕێگادا دەڕۆی پڕە لە دڕک و داڵ ئەها چەند چاو وردەکەیەوە بە حەزەری ناڵی لە جادەی قیرا دەڕۆم ئەبێ ئاوا چاو ورد کەی وانێ دڕک و داڵی ئەم حەرامی ڕۆژگارە قاچ و قلت نەگرێ و بەرەو جەهەنەم ڕان نەکێشێ تەقوا ئەوەیە چۆن لە ڕۆژوودا غەیری چاودێری ئەو ئەڵڵایە نەبێ لە کەس نەدەترسای هەموو مسلمانێک کە بە ڕۆژوو بۆ لە ژن و پیا و گەورە و بچووک غەیری چاودێری خوا منەتی بە کەس هەبوو لە ژووری تاریکا دەتوانی خۆت تێراو کەی و جەرگت تینوو بوو تێراوی کەی خێزانی حەڵاڵی خۆت و جگە گۆشەی خۆت نەیزانیا کە بە ڕۆژوونی بەڵام خوا ئیمانم بە چاودێری تۆ هەبوو لە ترسی تۆ نەمشکان ئەو ڕۆژووە لە کەسیش نەدەترسام و منەتیشم بە کەس نەبوو ئەم تەقوایە دەبێت لە دوای ڕەمەزانی شاتیە تا دروست بێ لە دوای ڕەمەزانە گەیشتبیە ئەو قەناعەتەی لە هەر زەمان و زەمینەکابی ان اللە کان سمیعا بەصیرا خوا دەنگت دەبیستێ و چاوی لێتە لە کۆگای گەورە و لە دایرە گەورەکاندا بەتایبەت لە وڵاتانی پێشکەوتوودا کەسێ دەچێتە ژوورەوە مەجالی هیچ سەرپێچیەکی نییە لەگەڵ ئەوەدا مراقیبێک بە دیارەوە نییە بەڵام دەست بۆ بچووکترین شت بدا و پاشقلی داوە بیخاتە گیرفانی کامیرەیەکی شاراوە مراقیبی دەکا و لەسەر کۆمپیوتەرەکە ئیشارەتی پێ دەکەن و لە قاپیەکە پژملی دەگرن ناوەمچێتە ئەو دیوەوە هەر کارێکی ناشایستە لەو دایرەدا بکرێ ئەزانن کێ بووە واللهی ڕقابەی خوای پەروەردگار و چاودێری خوا نەک سەوتەکەت نەک سوڕەکەت دەبینێ ڕەنگەکەت سەوتی ناو دڵەکەشت دەبیستێ بگرە خەتەرەی بە دڵ تا دێ خوا ئاگای لێیە ڕەمەزان ئەو قەناعەتەمان بۆ دروست دەکات لە ڕەمەزانە ئەوەندە ئیمانت بەم چاودێری خوا بەهێز بوو غەیری خوا کەس ئاگای لێن نەبوو سی ڕۆژی ڕەبەق لە عیبادەتی خوادا بووی ئاوی حەڵاڵن نەدەخواردەوە نانی حەڵاڵی ماڵی خۆتن نەدەخوارد بەس لەبەر خوا ئەگەر لە دوای ڕەمەزانیش ئەم یەقینەت بۆ دروست بوو بەردەوام وات زانی خوا چاوی لێتە واللهی نیشانەی ئەوەی ڕۆژەکە لێ قبول بووە ئەوە نیشانەی قبولبوونی عیبادەتی مانجی ڕەمەزانە ئەبێ ئەو خوای کە لە ڕەمەزانا دەمان پەرست لە دوای ڕەمەزانیش بیپەرستین بەڵام لە خوا لە قورئانەوە بناسین زۆر کەس هەیە تا ئێستا خوای پەروەردگاری وەکو پێویست نەناسیوە دوو هەزار و دوانزە و هۆلیۆد و نازام ئەوانە هەموو قسەی بەتاڵ و چەواشەکاریە بەڵام ئەوەندە هەیە بەردەوام وابزانە قیامەتی تۆ هاتۆ بە مردنت قیامەتت دەست پێ دەکا پیاوێک گوتی ئەی پێغەمبەری خوا کەی قیامەت دێ پێغەمبەری خوا پرسیارەکەی بۆ گۆڕی فەرمووی ما ئەعدەتە لەها چیت بۆ قیامەت ئامادە کردووە گرنگ نییە کەی دێ چت بۆ ئامادە کردووە دووەمیان وەیونەزیل الغیث کاتی بارانی دڵۆپە باران بەس لە عیلمی خوادایە سبحان الله خەڵکێک وایان تەوەقع دەکرد ئەم ساڵی ڕابردوو وشکە ساڵیەکان ئەوەندە درێژە دەکێشن باران لەم کوردستانیان نابارێ بە پێچەوانی هەموو کەش ناسی دنیاوە باران لە هەموو ساڵان زۆرتر بوو بە پێی علمی جوگرافیا بێ ئەوروپا وڵاتێکی گەرمترە لە ڕوسیا و سیبریا کاتێک کە سەیر دەکەی ئەمساڵ بە عەکسەوە وا ئەوروپا نیوەی لافاو بردی بە دەیان هەزار خەڵک ماڵ و حاڵیان لە ترسی لافاو بەجێ هێشتەوە و سەدان خەڵک خنکاوە لەو سەرمایە و بەفرە و بەستەڵەکەی ڕووسیادا لە شاخەکانی سیبریا سبحان الله ئەوەندە گەرمە دارستانەکان ئاگریان گرتووە ئەوە کاتی بارانی بارین لە هەر شوێنەکە بێ بەس لە عیلمی خوادایە خوا خۆی کەشەکان دەگۆڕێ و ئاو هەوا دەگۆڕێ ویعلم ما فی الارحام سێیەم کلیلی نهێنی ئەوەی لە ڕەحمی ئافرەتایە بەس خوا پێی ئاگادارە هەر خوا چاودێری ئەوە دەکا لە ڕەحمی دایکا گەورە دەبێ لە ئیتالیا ئافرەتێک تەمەنی چل ساڵە هەموو جارە سکەکانی دوانی و سیانی و چواری بووە تا ئێستا کە گەیشتۆتە چل ساڵی تەمەنی پەنجا و چوار منداڵی هەیە هەر پەنجا و چواریشیان ساغ و سەلیمن و زۆریان لە قۆناغەکانی خوێندنی کولیە طب و هەندەسە دەخوێنن هەشە مو دنیای هەیە بۆ پەنجەی مناڵێک محتاجە و پێی نابەخشرێ ئەمە هەمووی خوا نیشانە دەدا خوال لەبیر بێ هیچی بە ئازایەتی نییە لە یەکێک لە شارەکانی ئەم کوردستانە حرمەتەن بۆ خەڵکەکەی ناوی نەهێنین پیاوێک چوار کچی هەبووە ئەوە لەم مەسافانەی پێش ڕەمەزانە چوار کچی هەبووە خێزانەکەی حامیلە بۆ تێدی سۆنەرەکەم و تێدی سۆنەر مەکە نەوەکو ئەمجارەش کچمان ببێ قەسەم بەخوا کچت ببێ قۆڵێکت بە مشاردا دەتاشم لە بژێرەوە ئتر سۆنەر مەکە لە خەستەخانە ئەگە مناڵەکە کچ بوو ئەی کوژی باشە بەدەستی خۆت ئەینا من هیچی تر کچ بۆ کوڕی خەڵک بەخێو ناکەم یان بێیتەوە بەم ماڵەدا قۆڵن لە ژێرەوە دەتاشم ئافرەتە لە ترسی ئەوە ئەو هەڕەشە گەورەیە ناوێرێ لە ماڵەوە مناڵەکەی بێ پەنا بۆ خەستخانە دەبا لە خەستەخانەدا کە مناڵ لە دایک دەبێ باوەک لە ماڵەوە چاوەڕێی تەلەفۆنە داخۆ کوڕە یان کچە سبحان الله کە مناڵ دێتە دەرەوە کوڕە بەڵام قۆڵێکی لە شانیەوە پێوە نییە اللە اکبر ویعلم ما فی الارحام ئەی ئینسانی سەرسەخت خوا لە ڕەحەمی ئافرەتەکە ئاگای لێ ئەم مناڵە چۆن خەڵق دەکا بە کچ شکر نی کە ساغ و سەلیمە و خوا پێی بەخشیوی شکر نی کە مناڵت هەر نییە چەند ئافرەت تەلف ئافرەتە بۆ وەڵڵای وتێتی ئەم ڕەمەزانە ژیانم لێ تاڵ کراوە مامۆستا لە جێژن دەترسم کە خەڵک دڵخۆشە چونکە حەو ساڵەشم کردو مناڵم نییە هەرچی دێ لە جیاتی جەژنە پیرۆزەوەمان لێ دەپرسێەوە هێشتا مناڵتان نەبوو منیش ئەبێت چەند فرمێسکێک بە دزێوە هەڵوەرێنم خوات لەبیر بێ خوا مناڵەکە لەدایک بوو قۆڵێکی لە بنەوە نییە سبحان الله قۆڵی ژنەکەت دەبڕی ئەی خوا خوا ئەوە بناسە ئەوە خوای پەروەردگارە بۆی پێغەمبەر فەرمووی لە کاتی لەززەت وەرگرتنی ژن و مێر لە یەکە لەو کاتەدا کە خوا نەبێ کەس چاوی لیان نیە بسم الله بکە و خوا لە یاد بێ خوا لە یاد بێ نەوەک مناڵێکی وا پێ ببەخشێ وما تدري نفس ماذا تكسب غدا هیچ نەفسێک نییە بزانە بەیانی بەرنامەی کاری چ دەبێ کەواتە ئەی ئینسانی ئیماندار ئەمڕۆ بە فرسەت بزانە بۆ چاکە چونکە هەر خوا عالمە بەیانی مەجالی ئەم چاکەی ئەمڕۆت دەبێ یان نا ئەمڕۆ فرسەتەوە لەبەر دەستت دایە چونکە خوا ئەزانە بەیانی بەرنامەت وا لێ تێک ناچێ فرسەت هیچ چاکە و پیاوەتێکت لەبەر دەستدا دەبێ ئەمڕۆ مەخەرە سپەینێ وما تدری نفس بأی ارض تموت کلیلی غیبی پێنجەم کە هەر خوا دەیزانێ هیچ نەفسێک نازانێت لە چ شبستە زەویەکە گیان دەسپێرێ و ڕوحی دەرەچێت ئەو مردنەی کە دەچێتە سەر جێگای نەخۆشێک کە هەموو خەڵکی دەوروبەر چاوەڕێی دەقە و سعاتی مردنی دەڵێن مردن زۆر لە من نزیکە ئەو مردنە بە هەمان شێوە دەچێتە ژووری بووک و زاوایەکەوە کە لەو کاتەدا مردنیان لەبیر نییە نەتان بینی چەند بوکوزاوا لەسەر تەختی بوکوزاوایەتی لە مردوێتی هێنرانە دەرەوە کە لەو کاتەدا وایان دەزانی نامرن ئەو مردنەی لەناو هۆڵی تەعزیەدا خەڵک چۆ بۆ فاتیحا و توێتی ئەلفاتیحا بۆ خۆی بەلادا هاتووە لەناو هۆڵی شایی کردنیشە لە پرسەیە هەر پێت دەگا لە هۆڵی شایشە خەڵەکە بۆ لەگەڕی شایدا بە چەپڵەوە بەلادا هاتۆ لە گۆرانی کوتان بەر نەمان بینی کەواتە ئاگادار بە لە هەموو زەمەنێکا خوات لەبیر بێ لە هەموو زەمانێکا و لە هەموو سەر زەویەکا بزانە مردن لەوانەیە بتگاتێ بێ ئاگا مەبە لە خوا ئەوە کلیلی نهێنەکان بۆیە بۆیە پێ نەسپێراوە لە هەموو وەختێکا خوال لەبیر بێ وابزان ئەم دنیا لەو دەقە بەجێ دەیەڵی ئامان بە بێ ئیمانی و بە سەرخۆشی و بە بێهۆشی دنیا بەجێ مەهێڵە ئاگات لە خوا بێ لە جەژنایس لەو پەڕی کەفا و کەیف و سەفادای ئاگات لە خوا بێ چەند کەسەیە دوێنێیان عیبیان نەبوو ئەم بانە مردویان لێ مردووە چەند کەسەیە دوێنێ بە تەما بوو جەژنێکی خۆش بگێڕێ ئەمڕۆ خەڵک بۆ پرسەی تەعزیەی کوڕەکەی دەچێ بۆ تەعزیە ئاگات لە خوا بێ خوا ئەو خوای لە ڕەمەزاندا دەتپەرست ئەو خوا دەبێت لە هەموو دەقەیەکە ئاوا لەبەر چاوت بێ جاخوا دەفەرمێ وەیەعلەم ما فی البەڕی ئەوەی لەسەر ئەم وشکانەیە خوا پێی ئاگادارە الله ئەوەی لەسەر ئەم تەواوی وشکانی سەر زەویە و گرۆی ئادەمیزاد لەسەری دەژیا خوا زەڕاتی زەویەکانی ئاگادارە چێ لەسەری دەژیا و چی لەسەر دەکرێ لە یەک دۆنم زەویدا پێنسەد هەزار کرمی گڕخۆڵکە هەیە ها کە جوتیار زەوی دەشێڵێ و گرمە گڕخۆڵکانە دێن دەرەوە زانی زەویەکە زەرەری پێدەگەوێ لە یەک دۆنما پێنسەد هەزار کرمی ئاوا هەیە لە یەک ساڵا ئەم پێنج سەد هەزار کرمە لەو دۆنمە زەویەدا دە تەن گڵ دەخوا دە تەن گڵ دەخوا سبحان الله بۆ خوا ئەم کرمەی لەوێدا خەڵق کردووە نە هەناسە دەدا و نەیسو دەژێ عیبیشی نییە لە ڕیخۆڵەکەیدا کە گڵەکە بە دەمی دەخوا لە دواوە دەری دەکاتەوە لە ناو ڕیخۆڵەیدا مادەی کالیسیۆم بەسەر گڵەکەدا دەکا هەموو پارەی دنیا هی تۆ بە کابرای فەلەع ناتوانانی ئەو زەوێ بە پیت کەی وەکو ئەو ڕیخۆڵەیە لە ڕیخۆڵێ بەس ئەو ڕیخۆڵەیە ئەو خواداوێتی بەو گڕخۆڵکەیە کە فی البر فی ئەوەی لە زمانی عەرەبی شارەزایە بۆ زەرفیەتە واتە ئەوەی لە ناو خاکدایە جا لەو کرمەی ناو خاکەوە و ئەوەی لەسەر خاکەکەشە سێ هەزار جۆر بەس مێروولە هەیە سبحان الله سێ هەزار جۆر بەس لە مێروولەدا هەیە لەسەر زەویدا ئەرەوەی علم دۆزیوێتێ و زانایان کەشفیان کردووە فی البری لە ناو زەویدا واتە ناو گۆڕەکانیش خوا پێیان ئاگادارە ئەوەی لە ناو گۆڕیشە خوا ئاگای لە حاڵی هەر هەمویان هەیە مامۆستا عادل شاسواری لە کتێبی باریندا ڕووداوێکی حەقیقی دەگێڕێتەوە سەرنجی جەنابتانی بۆ لا ڕادەکێشم سەیری کە خوا بەوەی لە ژێر زەوی شای ئاگادارە پیاوێک لە حادیسەیەکا دەمرێ ماوەیەکی پێ ناچێ ژنەکەشی دەمرێ ژنەکەشی لە تاوی مێردەکەی و لە خەم و خەفەت و مەراقی گەنجێتیدا دەمرێ جەڵدەیەک لێدا و بەلادا دێت وەفات دەکا چیان لە پاش بەجێماوە کچێکی تەمەن پێنج ساڵ کوڕێکی تەمەن هەژمان کێ واریسیانە مامێکیان هەیە برای باوکیان ئەیانباتە لای خۆی بەڵام هەر ماوەیەکی زۆر کەمی پێدەچێ ژنەکەی هەڵی دەپێچێ ئەڵێ ئەم مەلۆتکە هەژمانگە و ئەم کچە پێنج ساڵە بە من بەخێو ناکرێ من تاقەتی مناڵی خۆمم نییە و مناڵی خەڵکیش بەخێوکەم ئەڵێ ئاخر ئافرەت نابێ ئەی چیان لێ بکەم حەیام دەچێ بیان بم بۆ هەتیوخانە ئەڵێن مامەکەیان بێ غیرەت بوو ئەڵێ دوو ڕێگا هەڵبژێرە یان تەڵاقدانی ئەو بڕاتەوە بە ماڵی باوکی دەستمان لێک بەربێ یان ئەم دوو منداڵە چیان لێ دەکەی لێیان بکە دڵ کەڕق بوو لە خوا پەیوەندی نەما ڕەحمیش درۆیە نامێنێ کابرا حت چاری نامێنێ شەیطانیش نەخشەی گڵاوی بۆ دەکێشێ لەگەڵیا غیرەتی نەماوە شەیتان بەسەریا زاڵە ئەڕوا لە قەبرستانە قەبرێک هەڵدەخەنێ کابرایەک دەڵێ ئەوە چیەکەی ئەڵێ وەڵاهی لە تەنیش قەبری براکەم و براژنمەوە بە تەمام قەبرێ هەڵخەنم تخوا با منیش لە تەنیش ئەوانەوە بنێم زۆر بۆ جوانە مەرگ بەپەرۆشم شەو قەبرەکەی ئامادە کردو و دایە پۆشێتەوە دەگەڕێتەوە مناڵەکە دێنێ دایان خاتە ناو قەبرەکە و دایان دەپۆشێ سبحان الله ئەڵێ بابە خۆیان لە تەنیش باوکو دایکیانەوە بمرن مناڵێکی هەژمانگی مەلۆتکەی جوان لەگەڵ کچێکی بەسەزمانی پێنج ساڵە ئێستا نەچۆتە مەکتەب چوار ڕۆژ دوای ئەوە مردوویەک دەمرێ لە سەری قەبرستانەکەدا بەڕیزە لێوە دەینێشن سبحان الله جویان لە دەنگی گڕوگاڵی مناڵێکە دەنگی دێ ئەو خوای مناڵ نهاتەوە بەسە قەبران ئەو دەڵێ ئەوە چییە ئەو یان دەڵێ ئەوە چییە تەماشا دەکەن وڵی خۆ هیچ مناڵ دیار نییە حەز ڕادەگرن لەو قەبرەوە دێ وردە وردە غیرەتیان دەجوڵە کوڕە وەڵڵاهی ئەو کابرایە قەبرێکی بۆ خۆی هەڵکەندو دای پۆشیوەتەوە لە لای برا جوانە مەرگەکەیەوە بنێژرێ کوڕڵم بەخوا ئەم سەوتی دوو مناڵەمە دەنگی مناڵێکی مەلۆتکە لەگەڵ مناڵێکە دێ هەڵ یەدەنەوە سەیرەکەم بۆ خۆیان بەیەکەوە یاری دەکەن الله ويعلم ما في البر ئەوەی لە ژێر خاچی شایە خوا پێی ئاگادارە ئەوە ئەڵڵایە ئەڵڵا ئەوە ئەوە خوا بناسە مناڵەکە کچۆڵەکە تەمەنی پێنج ساڵە قسە دەزانێ دەفامێ ئەڵێن ڕۆڵە گیان چی بۆڵە وەڵی مامەم ئێمەی هێنا شەو بۆ خستینە ژێریەرەوە ئەی چۆن ماون چەند ڕۆژە وەڵا نازانم دوای دەرەکەوێت چوار ڕۆژە چۆن ژیان ئەڵێ وەڵی درەختێک کە من برسیم دەبوو دەهاتە ناو قەبرەکەەوە لێم دەکردەوە میوەکەم دەخوارد و لە جیاتی خواردن و ئاو دەکەوت ئای مەلوەت کەکە وەڵای پیاوێکی ڕیش سپی ئەم قەبرە زۆر فراوان بوو بۆ ئێمە دەهات و مناڵەکەی براکەمی وەردەگرت ئەمگوت بۆ کوێیە بەی مامە ڕیش سپیە گو بۆ لای دایکتیە بەم شیری ئەداتێ و دەیهێنمەوە بۆ ناو قەبرەکە حەزەتی ئیبراهیمی خەلیل اللهە پیانسە سەم لە حەدیسا فەرمی ئەو مناڵی بە مەلۆتکەی لە باوەشی دایکەکەوەی دەگرن دایک خەمن نەبێ سارا خاتون و ئیبراهیم بەخێوی دەکەن تا تەسلیمت دەکەنەوە لە بەهەشتا خوا بناسە خوا ئەو خوایە قەت لە یاد مەکە لە ژێر خاکە مناڵەکان بە ساغی دێنە دەرەوە کابرا دەدۆزنەوە دەدرێ بە دادگایەکی عادیلانە و لە زیندانێکا تون دەکرێ ئەمانیش دەسپێرێن بە پیاوێکا کە بە قەدر و حرمەتەوە بە خێویان بکە وەکو مناڵیش گەر گۆشەی خۆی خوا کەس لە یاد ناکا والبحری ئەوەش لە بەحرایە خوای گەورە پێی ئاگادارە نەک هەر لەسەر زەویدا ئەزانی لە بەحراوە ئەزانی هەر ماسی و شیسەڵ هەیە لە دەریای هندیدا ماسیەک هەیە زانایانی بیحار چواردە ساڵ چاودێریان کردووە چواردە ساڵ خواردن ناخوا و دەژیا چواردە ساڵ لەبێ خواردن دەژیا نەهەنگ لە بەحرەکاندا هەیە کە نەهەنگ وەکو تەشبیه نەبێ بە ئینسان چۆن ئینسان لە ئافرەت دەبێ بە ڕەحم دێتە خوارەوە بەچکەکانی لەبن لەناو دەریادا دەزێ شیریش دەدا لە گوانەکانیەوە ئەو بەچکە نەهەنگە شیری داکەکەی دەخوا بەبێ ئەوەی لەگەڵ ئاوا تێکەڵاو بێ ماسی گەرادا دەنێ نەهەنگ بەچکەی دەبێ و شیر دەدا دەزانی نەهەنگێ قورسەکەی چەندە دوو سەد و بیست هەزار کیلۆ قورسەکەیەتی بەس زمانی کە دەری دێنە دوو هەزار کیلۆیە دوو تەنە نەهەنگی وا هەیە لە یەک ژەم خواردنە کە دەم دەکاتەوە ماسیەکان دەچنە دەمێەوە دەم قەپات دەکا ئەڵێن بە قەدەر ئەوەی سەد هەزار کەس لەسەر سفرەیەک دانیشێ ئەوەندە بە یەک ژەم دەخوا خوش بە برسان نەیکوشتووە خوا ئاوا بناسە ئەوە ئەو عیبادەتی خوا دەکرێت کە لە ڕەمەزانە سوز دەدبووە دەبرد و بۆی بە ڕۆژوو دەبووی خوا هەر ئەو خوایە دە لە غەیری ڕەمەزانە تخوا پشتی تێمەکە وما تسقط من ورقة إلا يعلمها هەر گەڵایەک لەو دارە دەکەوێتە خوارە بەم پایزە خوا پێی ئاگادارە ولا حبة في ظلمات الأرض خوا دەفەمە کولی دەنکە تۆوێک کە ئێوە دەیخەنە ژێر ئەم زەویەوە خوا پێی ئاگادارە ئەمە قورآن بۆ وا دەفەرمێ برای جوتیارم کوڕە جوتیارین و هەمومان فەلاحین و ساڵانە فەلاحیتی دەکەین کە گەنم دەچێنی گەنم چی هەیە سەری هەیە و ژێری هەیە ئەگەر ئەوە دەنکە گەنمێک بێ ئەم لایە چەکەرە دەکا و لێ دێتە دەرەوە لقەکەی ئەم لایە ڕەگی پێوەیە وایە نا هەمومان دەزانین بەڵام تخوا تۆ کە گەنم دەچێنی دەنک دەنک دایدەنێ یان هەر بۆت معلوم دەبێت کامە سەرەتی و کامە ژێرەتی خۆ ئاوا بووە پێنج مستت گەنم بۆ نەدەچێندرا تۆ فڕێ دەی گاستنی بێ ویژدان بە سەریا گڵ فڕێ دەدا جا دەنکە گەنمی وا هەیە ئەمە لای سەرێتی ئاوا کەوتۆتە عەرزەکەوە خوا لەگەڵ کولی دەنکە گەنمێکە ئاگادارە ئەم دەنکە گەنمارێ ڕوحی تێدایە خەڵچینە بەس بیر لەوە بکەوە ئینسان مسلمان دەبێت نەبەخوا کەچی سبحان الله بە شێوازێکی هەندەسی خوا ئەمری پێدەکە ئەی دەنکە گەنم و جۆ بە سەد و هەشتا پلەی ئەندازەی بێ زیاد و کەم هەڵسوڕە ئاوا دەنکە گەنم خۆی هەڵدەسوڕێنە بۆی ڕێکانی بچنە خوارەوە ئەم دەنکە گەنمەیان لەسەر لا کەوتووە خوا دەفەمێن نەوەت پلە هەڵسوڕێ بە شێوەی ئەندازەی تا ڕاست دەبێ وەل ئاوا لار مەبە بۆی دەنکە گەنمەکە بەڕاستی بێتە دەرەوە توخوا دەنکە گەنم عەقڵی هەیە بزانە داخوا هەشتا پلە سەد و هەشتا پلە چیە و نەوەت پلە چییە لەگەڵ کولی دەنکە گەنمێکە چاودێری خوای لەگەڵ تا بۆت دێتە دەرێ ئەگەر ئاوا خوات ناسی هەموو دەمێ بۆ تۆ ڕەمەزانە هەموو دەمێ بۆ تۆ ڕەمەزانە و دەزانی ئاوا لەگەڵ خوادا تەعامل دەکەی بەو ڕوحیەتەوە لەگەڵ خوا بژی هەموو ڕۆژێکت ڕەمەزانە و ڕەمەزان تەنها شەحنی ئیمانیە هێندە قووەتەکەی پیلەکانی ئیمانت بە قووەت دەکا لایتەکەت حتا ساڵش کە ڕەمەزانی شەڵا بڕ دەکا ڕووناچەکەی بەدمت تاریکەکان دەڕەوێنێتەوە شەرتی ئەساسی عیبادەت ئەوە نیە عیبادەت بکەی ئەوەیە بەردەوام بی والذین هم علی صلاتهم دائمون خوا دەفەرمێ بەندە چاکەکانی من ئەوانن لەسەر نوێژەکانیان دائمون بەردەوامن تو ئەو خوای ئەو کەسانی کە نوێژتان کردو لە ڕەمەزانە تو خوا دوای ڕەمەزان واش نوێژەکانت مەهێنە خوا هیدایەتی داوی تەرکە نوێژ مەبە ئەی خوشکەکەم کە حیجابت کردو تو ئەو خوای دوای ئەو ڕەمەزانە مەچۆ داوی شەیتانەوە ئەو لەچکە جوانت ئەو حیجابت فڕێمەدا توخوا خۆت ڕوت مەکەوە مەچۆ داوی شەیتانەوە هیدایەتی خواد وەرگرتوە ڕەتی مەکەوە ئەو دامەزراویە بە چی پێت دەبەخشێ بە مزگەوت تەرکی مزگەوت مەکە ئێوەی ئەهلی ئەم مزگەوتە لە دوور و نزیکەوە دێن پابەند بن بەم مزگەوتەوە ئیسلامتان خۆش بوێ ئیسلام وەکو ژیانت واتە هەر چ شتێکت پێ خۆشە لەبەر خاتری ئیسلام پێت خۆش بێ کە کاسپیت کرد بڵێ خوایە بۆیە پێم خۆشە دەوڵەمەند بم خزمەتی ئەم دینەی تۆی پێ بکەم خوایە خوایە بۆیە پێم خۆشە کەسابەت کەم و خوایە ڕزقی حەڵاڵی زۆرم دەیە بۆی بەندە هەژارەکانی تۆ دڵخۆش کەم و تۆ پێم بەوەلەت لێم ڕازی بی خوایە خوایە بۆی مزگەوتی ماڵی تۆ ئاوادان کەم خزمەتی علم و شریعەتی ئیسلامەکە بکەم خوایە بۆیە پێم خۆشە کوڕوکسم زۆر بێ بەوەی نەوەی ئومەتی پێغەمبەر زۆر بێ خوایە بۆیە پێم خۆشە خانووی باشم هەبێ عیبادەتی تۆیت بە ئاسانی تێدا بکەم توخوا بەم نێتەوە بژی هەرچیت هەیە بۆ ئیسلام سەرفی کە بەو نێتەوە کەسابەت بکە بەو نێتەوە ژن بێنە بەو نێتەوە ماڵ و منداڵ پێکەوە نێ الحمدلله دڵت خۆش بێ بە ئیسلامەکە ئەم ساڵ خەڵکێک وای تەوەقع دەکرد ڕەمەزان زۆر سارد و سڕ دەبێت دەیانگوت ناگیرێ بەڵام سبحان اللە ئەم دینە دینی خوایە معجزە ئاسانی شانی داین ڕەمەزانی ئەمساڵ بەرەکەتی ڕەفیقی هیچ ڕەمەزانێک نەبوو لە پیرە مەگرونەوە سەیرکە من بۆ خۆم تەوەقعم کرد ئەو قەرەباڵغی شەوان هەمان بوو ئەوەی گەرم و گوڕی لە مەجلیس و کۆڕماندا هەبوو ئەو گەرم و گوڕی لە شەوی لەیلەت القەدری بیست و حەوتی مانگە من هەر لە مزگەوتەی خۆمان بینیومە چەند ساڵە نەمبینیوە ئەو هەموو شەوق و زەوق و سبحان اللە بەرەکەتی خوات بە چاوی خۆت دەبینی کە دەڕژێ بەسەر ئەو هەموو گەنج و لاوەدا ئەو هەموو چاو بە فرمێسکەدا ئەو هەموو دەست بە دەست نوێژ و قورئان لە باوەشەدا سبحان اللە سەیری هەرێمی کوردستان کە ئامارێکم لایە سەرژمێریەکان کراوە ئەڵێ سی ساڵە سلێمانی ڕەمەزانی وا گەرم و گوڕی بەخۆیەوە نەدیوە سی ساڵی ڕابردوو تا ئەم ڕەمەزانە قەت مزگەوتی سلێمانی وا قەڵەباڵغ نەبووە لە زۆر مزگەوتی هەولێر دهۆک لە خوا بەزیار بێت لە خانەقین لە کەرکوک لەسەر جادە نوێژ کراوە لەو کەرکوکە پڕتەقینەوەدا لەسەر جادە خەڵک نوێژی کردو لەناو مزگەوتێ جێ نەبووتەوە ئەو خەڵکە بەو هەموو شەوق و زەوقەوە سبحان الله پەلاماری ئەم دینیان دایەوە ئەم ڕۆژوانەیان گرت هەر دەتگوت تینوێتی وجودی نییە هەر دەتگوت کار و کەسابەت وجودی نییە گەنجی وا هەبوو یەک دیناری نەبوو ئەم ڕەمەزانە کوتی شەر بێ ڕۆژەکانم ناخۆم خوا هەر پەکم ناخە دەبێ بەرەکەتی ڕەمەزانم لەدەست نەچێ لە ئاستی جیهانیدا لە بەریتانیا لە ئەمریکا هەموو مزگەوتەکان پڕ بووە لە خواپەرست بڕۆ تەلەفۆن لە کەسوکارتان بکەن ئەوەی ئەهلی دین بێ بەڵام ئەوەی ئەهلی دین بێ بزانە چۆن ئەهلی دینی دۆزیوەتەوە لە وڵاتی تورکیا کە منبعی فەسادە بە حساب لە یەک ئێوارە خوانا لە گەڕەکی ئەسلنەری لە ڕۆژئاوای ئەستەنبوڵ بە یەک ژەمە خواردن حەفتا هەزار کەس بەربانجان کردوەتەوە لە یەک بەرمە بەس لەسەر حسابی پیاوێکی دەوڵەمەند حەفتا هەزار کەس بە دە کیلۆمەتر سفرە ڕاخراوە لە بەیەک بەربانگا ئەوە عەزەمەتی ئیسلامە ئەو سەرۆکی ئەمریکا ناتوانێت حەفتا هەزار کەس بۆ نانخواردن بانکا قەسەم بەخوا عەزەمەتی دینە دین ئەم دینە هی خوایە نیشانت دەدا ئەوەی دەست بە لقێکیەوە بگرێ بەرەو ئاسمان بەرزی دەکاتەوە ناهێڵە لە ناخی زەویدا ڕۆبچێ وەکو قاڕون دەی دەوڵەمەند دەستی پێوە بگرە گەنج ژن پیر دەست بە ئیسلامەوە بگرە با, با سەرت بەرز بێ لە ئیسلام بووندا لە مسلمان بووندا ئەم ڕەمەزانە پڕبەرەکەت ترین بوو نووسەری گەورەی ئەڵمانی بە ڕەگەز جوولەکەی ڕەگەزپەرست بیست کتێبی لەسەر پێغەمبەری خوا و ئیسلام نووسیوە ئەوەندە جوولەکەیەکی دڵڕەق بوو ناوی هینریک برودەیە مامۆستای زانکۆیە ڕەمەزانی ئەمساڵ مسوڵمان بوو مسلمان بوو لە شاشە تەلەفیزۆنیەکانی ئەڵمانیا وتی دەڵێم ئەشهد ان لا اله الا الله و اشهد ان محمد رسول الله بێمنەتم و لە کوێ دەرم دەکەن دەرم کەن ویژدانی خۆم ئارام دەکەم بیست کتبم لەسەر ئیسلام نووسیوە بەڵام هیچ کە ویژدانی خۆم ناخەڵەتێنم ئەوەی بە کەڵک بێ بەس محەممەد و دینەکەیەتی خاتوونی بێژەری ئەڵمانی لە تەلەڤیزیۆنی MTV-ەوە کریستینا بکر مسلمانبوونی خۆی ڕاگەیان ئەو خاتوونە کتێبێکی نووسیوە لە ئێم تی ڤییەوە بۆ مەککەی پیرۆز ڕەمەزان هات بۆ شاری مەککە بۆ عەمرەکردن لە تەلەفیزۆن دەریان کرد موچەیان بڕی وتی هیچی گرنگ نییە مهم وەیە حەقیقەتم دۆزیەوە بەختەوەری بەس لە ئیسلامدایە لە تەلەفیزۆن دەرم دەکەن لە وەزیفە دەرم دەکەن پارەم دەبڕن ئەمان هیچی گرنگ نییە ئیسلام ئەو دینەیە خەڵک ڕۆژ بە ڕۆژ باوەشی پێدا دەکاتەوە ئەوەش سەلما هەر ئیسلامە دڵی خۆڵ خۆش دەکات لە مانگی ڕەمەزانە برایانی ئاسایش و پۆلیس دەستیان خۆش بێت چەندین باندی دزیان گرت لە باندی دزیان گرت لە ڕەمەزاندا چەند کەس ئۆتۆمبیلیان دزی برایانی مرور گرتیان دوکان گیرفانبڕ لە ڕەمەزانە بەڵام کێیە ئەوە نوێژنەکەر ڕۆژوونەگر بێدین ئەوەی گاڵتە بە ڕۆژوو دەکا و جگەرەی لە سەجاداگی سێنە دز هەر ئەوەیە الحمدلله ڕۆژووگرێکی تێدا نەبوو ڕۆژووگر ماڵی خۆی بە حەڵاڵی ناخوا دزی لە گیشپانی خەڵک ناکا لە ڕەمەزاندا کابرا لە سلێمانیدا دوو هەزار کیلۆ گۆشتی بۆگەنی هێنابوو لەگەڵ گۆشتی پاکا لەم بەرە جێژنانەدا بیکاتە گەز و بە قوڕگی خەڵکی ئاکا بێویژدانی ئاوا هەیە کەچی مسڵمان پارەی حەڵاڵی خۆی دێنا لەم ڕەمەزانەدا بە ئەو پەڕی دڵخۆشیەوە دەیبەخشینی گوت توخوا ئەمە بدە دەستی مستحقێک الحمدللە دەیان خەڵک پارەیان وەرگرتووە غەیری خوا منەتیان بە هیچ بەشەرێک نییە چونکە تۆ کە پارەکەت بەخشیوە نازانی دراوەتە دەستی کێ تەنها وەسیتێک ئێمە لە بینەکەیا بووین و هاتوین و چوین و غەیری خوا منەتیشی بە ئێمە نەبووە چونکە پارەی ئێمە نەبووە تۆ پارەی خۆت بەخشی دڵی هەژارت خۆش کرد قەرزارت ڕزگار کرد نەخۆشت بەسەر کردەوە الاسلام هو الحل خەڵکینە بەس ئیسلام چارەسەرە بەس ئیسلام بەخشندەی پێیە غەیری مسوڵمان نەبێت چێ خێرخوازە تخوا چێ خێر دەکا بەس دینە دین بەس قیامەتەوە لێ دەکات لە جیاتی ئەوەی دەست بە گیرفانی خەڵکاکەی پارە دەرێنی دەست بە گیرفانی ئازیزی خۆتا دەکەی و پارەی نازداری خۆت دەخەیە گیرفانی خەڵکەوە چێ ئەمە بە خەڵک دەکات بەس ئیسلامە بەس ئەم نوێژ و ڕۆژ و بەرەکەتی مزگەوتەیە خەڵکی بێدین دەڵێن مزگەوت چی کردووە مزگەوت ئا ئەوەی پێگەیاندووە گوێتان لە تەلەفیزۆنەکان بووە کە خەڵک دەیگوت بەخوا ئەوەی مسوڵمان نەمانداتێ نیمانە عەرەخۆر دەیداتێ قومارچی دەیداتێ مەسئولی نوێژنەکەر دەیداتێ پەرلەمانتاری سی و دوو ملیۆن خۆر دەیداتێ پەرلەمانتاری کوردی هەشت ملیۆن و نیو پارەخۆر دەیداتێ نەوەڵڵا وتم ئەی پێغەمبەری خوا ئافرەتێک بەیانی لە دەرگای ماڵی ئێمەیدا دوو مناڵی کچۆڵەی لەگەڵا بوو وتی تخوا برسیمە و لە ڕای خواڕا شتێکم دەنێ ماڵەکەم هەموو کرد پێغەمبەر لە ماڵ نەبووە دایکمان خاتو عائیشە چی دەستکەوت سێ دەنکە خورما ئەفەرمێت دەنکە خورمایەکیانی دامە دەست ژنەکە ژنەکەش هات دەنکە خورمایەکی دایە ئەو کچۆڵە بێ باوکەی دەنکە خورمایەکی دایە ئەو کچۆڵە نازدارە بێ باوکەی خۆی دەنکی سێیەمی هەر ئەویان کرد قوتیان دا هەر بە ناوکەوە دەنکی سێیەمی هێنا بۆ دەمی خۆی بر خستیە سەر لێوی مناڵەکان هاواریان کرد تو خوا لای ئەوەشمان بدەیە سبحان الله فمە دایکەکە ڕەحمی هێندەس جوڵا دەنکە خورماکەی بەو برسێتی خۆی لە دەمی خۆی هەڵگرتەوانێ لێ لەی لەتکردن و دانیە بۆ پێغەمبەرم گێڕایەوە پێنج سەد ساڵ فەرمووی ان الله قد اوجب لها بها الجنه خوا بەهەشتی بۆ ئەو ژنە بەهۆی ئەو دەنکە خورمایەوە مسۆگەر کرد چونکە بۆ خۆی زۆر حەزی لێ بوو خستێ سەر لێوی بەڵام لەبەر خاتی ئەو دوو مناڵە نەیخوارد بەو دەنکە خورمایە خوا بەهەشتی بۆ واجب کرد ئەیە گە تۆ زۆرت بەخشیوە ئەوەی کەوا ڕۆژوەوانانی تێر کرد ئەوەی بەربانجی بۆ ماڵی مناڵی کردەوە ئەوەی بۆ خۆشی مناڵەکەت حەزل لێ بوو لەبەر خۆتی کەی بەستی قەیناکە با ئەم جێژنە مناڵی فڵان کەسیش بێ باوکە تخوا بێ ئەنوایە بێ باوک نییە بەڵام دەستکورت و هەژارە بابی کەمە بەری ئەو بەهەشتت بۆ واجب بۆ ئیشاءاللە گەلێک کەس لەم ڕەمەزانەدا بەهەشتی خوای کڕی وەڵڵە قەرزار هەبووە کە هاتووە لە دەرگای ئێمەی داوە الحمدللە خەڵکێکی زۆر ڕووی کردە مزگەوتی ئێمە شخصی ئێمە نا ئەوەی ئەوەی ئێوە بەخشیتان و ئێمە دەستێکی ئەمین گەیاندمان والله گریاوە قەسەم بەخوا دەگوم مامۆستا ئاخر ڕۆژی ڕەمەزان دەبێت کەلوپەلەکەم فڕێدەم چونکە ملیۆنێک و دووسەد هەزار کێخان و قەرزارم لە سلێمانی کرێخانم بۆ نەدراوە پەنام بۆ ئێرە هێناوە لێرەش پێم نادرێ شەش مناڵی بێ باوک بەخێو دەکەم پیرەمێردێک والله کە پارەکەمان خستە دەستەوە فرمێسک بەچاوێتە خۆر دەگوت قەت تەوەقعم نەدەکرد ڕۆژێ لە قەرزای ڕزگارم بێ چەند مناڵی هەتی و ئەم ساڵی وەکو ساڵان خەڵکی خێرخواز غەیری ئەڵڵا نەبێ ئاگای لێ نییە معاشی مانگانەی بە دۆلار بۆ بڕیونەوە بەبێم نەدەچێتە دەستیانەوە منەتی کەسیشیان لەسەر نییە بە هەشتی خوای بۆ خۆی واجب کرد ئیشاءاللە ئەمە ئیسلامە ئیسلام غەیری دین چێ هەژار پەروەرە غەیری دین چێ هەتیو پەروەرە غەیری دین چێ بەزەیی هەیە کەس جا ئەم تەوژمە مسلمانیەتیە گەورە وای کردووە تەحمل ناکرێت لەلایەن بێدینەکانەوە بۆیە کابرایەکی مەسیحی قەشە کاتێک لە ئەوروپا ناوی تێری جۆنزە لە کڵێسای دۆفی فلۆرایدا وتی، ئیسلام شەقی پێ بردم. لە یازدەی سێپتەمبەرە کە بەیانییە قورعانی موسڵمانەکان کۆکەنەوە و بیانسووتێنن لە ئەمریکا. ئەمە ئەمە ئەمە کاردانەوەیە، کاردانەوەی ئەو تەوژمە بەهێزە موسڵمانیەتیە کە دنیای گرتەوە، دنیا دنیا هەژاوە بە ئیسلامەتی بەم ڕەمەزانە. کابرا لە بێدەسەڵاتیە پەنا بۆ قورعان سووتاننێک دەبا. کەچی سبحان اللە پێش موسڵمانان مەسیحیەکان بە جواب هاتن. کڵێسای مەسیحیەکانی ئەمریکا نەڕەزایی دەربڕی ئەمڕۆ من سەعات نۆ و نیو لە شاری هەولێرەوە پەیوەندیان پێوە کردم مەسیحیەکان ئەوێ وتیان لە هەر شارێک و شارۆچکەیەک ناونیشانی مەلایەکمان وەرگرتووە کە خەڵک گوێ لە قسەی دەگرێ تکاتان لێ دەکەین ئێمە وەکو مەسیحیەکانی کوردستان بە مسلمانان ڕابگەێنن ئەگەر ئەو بێغیرەتە لە ئەمریکا لە فلۆرایدا قورئانێکی سووتان ئێمە لە کوردستانە دەستمان لەناو دەستی ئێوەیە بۆ بەگژاچوونەوەی ئەو بێدینانە وەڵڵاهی ئەوە قسەی ئەوان بوو لە هەولێرەوە لە کڵێساوە پەیوەندیان پێوە کردین وتی لە هەموو شار و شارۆچکەکان مەلایەکمان هەڵبژاردو پەیوەندیمان پێوە کردووە ئێمە وەکو مەسیحی کوردستان دوژمنی ئەو قەشەیەین ئەوە دەیەوێت ئێمە بە هیلاک بەرێ ئەو ڕێزەی ئەهلی ئیسلام لە ئێمەی مەسیحی گرتووە لە وڵاتی مسلماناندا لە وڵاتی خۆماندا ئەو ڕێزەمان لێ نەگیراوە ئیسلام ئەو هێزەیە وەی دەستی بۆ بەرە پەنجەی دەقرتێنین ئیسلام ئەو هێزەیە سەرۆکی ئەمریکا هاتە جوابوتی ئامان نەکەن یەک قورئان بسوتێندرە دنیامان بەسەرا دەهەژێنن ئیسلام لاواز نییە دەی وەرە خۆت بخە و کاروانەوە کە سەد و بیست و چوار هەزار پێغەمبەری تێدایە وەرە ڕەمەزان لەژێر ئاڵای محەممەد المستەفادا بووی ئامان لەژێر ئاڵاکە مەڕۆ دەرەوە تخوا جومعە مەفەوتێنە دایمە جەماعەت بە با کە ماڵەکەت خەڵکی هاتوچۆی کرد بڵێ سبحان اللە ماڵی فڵان کەس هێشتا جوڵەی ڕەمەزانە دەنگی قورئانی لێ دێ مناڵەکانی لەچکیان دانەناوە ئاوا بژی ئەوە نیشانەی ئەوەیە خوا ئەم ڕەمەزانی لێ قبوڵ کردووی ڕۆژوی شەشڵانیش بگرە هەر کەسێک فەرمودەی ڕسول الله لە صحیح مسلمە ڕەمەزانی گرت و شەشەڵانی گر وەکو وایە سێسەد و شەست ڕۆژ بە ڕۆژوو بێ پێنج ڕۆژەکەی تر ئەوەیە چواریان ڕۆژی جەژنی قوربان حرامە و ڕۆژی جەژنی ڕەمەزانیش حرامە بە ڕۆژوو بی واتە ساڵەکە بە بەردەوامی سێسەد و شەست ڕۆژت گرتووە سێ سی لەگەڵ شەشە سێسەد سی و شەش زەڕبی چاکە یەک بەدەیە سێسەد و شەست ڕۆژ شەش شڵانەکەش ئاگادار بە واجب نییە دەڵێن دەبێت دووەم ڕۆژ حەد بە ڕۆژوو بی نەوەڵڵا فەرمووی ئێمە یەکەمجار شەشڵانمان دەگرت، دوایی جاری وا هەبوو دەچووینە شەعبانی مانگی داهاتوو و ئەمجا قەرزی ڕەمەزانێمان دەگرتەوە. علەمایانیشیش دەفەرموون چاکتر وایە، پیامبەر صلی الله علیه و سلم من صام رمضان ڕەمەزانی بە تەواوەتی گر ئەم ڕەیە زۆر بەهێزە شەشڵانەکە مەگرە حتا قەرزەکان تەواو دەکەی ئەوە مانگەکە تەواو کرد ئەوەی قەرزاری بۆ دەگیرێتەوە ئەمجا شەشەکان بگرە ئەگەر لە خۆت ڕا نەدەبینی هەمووان بگری دەگو بەو خوای ڕم بێ تاقەتم نەبێ دوانزە پانزە ڕۆژ بگرم شەشڵانەکان بگرە وەکو حەزەتی عایشە بکە لە مانجی داهاتوودا قەزاکان بکەوە با شەشڵانەکە لە قیز نەچێ دووشەممە و پێنجشەمان بە ڕۆژووبی علەما دەفەمن هەر زۆر چاکە ناو بەناو بێتاقەتیش نابی وەکو ئەوە ساڵ دوانزەی مانگ بە ڕۆژووبی و نیشانەشە لەسەرەوەی خوا نەک لە ماندوو نەبووم لە خواپەرستی وا بەردەوامم لەسەر خواپەرستی یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا ئەم جەژنت بەسەرا هێنای خێر و خۆشی بوو خێ زیاتر دڵخۆشمان کەی بە عیزەتی ئەم ئیسلامە دڵخۆشمان کەی خوا بە شکۆمەندی ئاڵای لا اله الا الله محمد رسول الله شکۆمەند و عزیز و سەربڵندمان کەی خوا لەم بەرە جێژنانەدا داوا لێ دەکەین ئەو تاعەت و عیبادەتی لەو ڕەمەزانە کردمان یا ڕەبی خوا لێمان قبول کەی یا ڕەبی خوا ئیستیقامە و دامەزراییمان پێ بەخشی بۆ دوای ڕەمەزان یا ڕەبی خوا لەم ڕۆژە مبارەکەدا بەدەستی بەدەست نوێژەوە لا مینبەری میحرابی پێغەمبەرەکەت داوەستاوین لێت دەپاڕێمەوە لەگەڵ ئەو مسڵمانانەدا کورە خەڵکێکی زۆر پەنای بۆ مزگەوت و ماڵی خوا هێناوە خوایە نەخۆشن بێ ئەنوان شیفایان بدەی خوایە یا ڕەبی خوا دوعای ئیماندارانیان بۆ گیراکەی کە دەڵێن ئامین و خوا شیفایان بدەی خوا دڵ بە خەمان دڵ خۆشکەی نەخۆشیە دەروونیەکان ئاسوودە بکەی یا ڕەبی خوا ئەوەی مشکلەی ناو عایلەی هەیە لەم ڕۆژەدا خەڵکێک مشکلەی هەیە خوایە گرفتەکان لە ناو عایلەی لابەری خوا دەرگای ڕەحمەتی لێ بکەیەوە أوصيكم عباد الله ونفسي قبلكم بتقوى الله وطاعته ولزوم أوامره وكثرة ذكره ومخافته قال رسول الله صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئه الحسنه تمحها وخالق الناس بخلق حسن اعوذ بالله من الشيطان الرجيم وكلا